سلااوان لێبێت شۆ شاد بابەتشکەمان هەیە بابەتی ئەوڕۆمان باس لە ستەمی ئەی ئای دەکەین ستەمی زیرەکی دەستکرد ستەمی زیرەکی دەستکرد ئێستا لە هەموو جیهان بەکاردێتن ستەمی زیرش دەستکردیانی چی ئەی ئای ئەی ئای ستەمێکە لەسەر چەند خاڵێک دروست دەکرێتن ئێستەمە ڕۆبۆتمان هەیە ڕۆبۆت کە داوالێکی ئیش لە بۆ دەکاتن و لە کارگەکان ئیشەکەتن و لە ڕووداوەکان ئیشەکەتن و لە هەموو سێکتەرەکان ئیشەکە ئەوە ستەمی ئایتی دەستەمی زیش دەستکردی دەیە هەتا گۆگلەکە دیقەت بدنە گۆگلی لە یەک ترکە بنووسە کوردستان زۆرترین زۆرترین ئەوە دەدەێنی زۆرترین لە زانستی زمانوانی دروست دەکرێ لە زانستی دەرونی دروست دەکرێ زانستی پرۆگرام سازیە زمانی کۆمپیوتەرە و لەگەر ڕابتکردن لەگەر عقلی عقلی مرۆڤ یعنی پێکاتێ ئەو هەموو ئەو پێنج شتە وا ئەکا ستەمێکی زیرەشی دەستکرد دروستکە لە ڕێگای کۆدەوە لە ڕێگای دروستکردنی سێ ڕەهەندی ستەمێکی زیرەک لە بۆ بەرهەمەیەنێتن بتوانێت تەڕۆر بگێڕێ وەکو کەسێک لە بۆ کەمکردنەوەی مەترسی بۆ نمونە لافا و بەرز دەبێت و ڕێژە لافا زۆرە لە وڵاتێک ئەو سیستەمە ئەتوانێتن سیستەمی ڕزگارکەر کەس بە کەس خەڵک ڕزگارکە ئەتوانێت دەرئەنجامەکانی لافاوت پێ بێتن ئێستا بۆ نمونە لە ستەمی ئەی ئای ماڵپەڕک هەیە پێڵێن چات ئەوزم چات دیپیتە شەشی وای پێڵێن دیپیتە چات دیپیتە تۆ تۆ وەرە داینشە سڵاوێکی لێ بکە ئەتە ناوت دێتن پرسیار لێ بکە برێ لە بەرچێ لە بەرچێ حکوومەتی هەرێم دایمە کێشە لەگە حکوومەتی عراقی هەیە هەر داتایەک خەزن کرابێتن و وەری گرتی بێتن لە کەمترین ماوە شیکردنەوە لە بۆ دەکاتن ئێوە کەواتە لەکوان نهێنی حزب بە دەرکات کە حزب لەو ئیش ناکە حزب لەو هەرقلە دروستەکە لە وڵاتە ئەزب لە بەرسێ کێشەی خەڵک دەختە کێشەی خەڵک وەکو دیواری ئاگرین بەکارێنی لە بەرامبەر بەغدا بە نمونە یان بەرامبەر بە سووریا بەرامبەر بە ئێران بەرامبەر بە تورکیا بەرامبەر بە ئەوروپای بە ئەمریکای لێکوانە ستەمی زیرەکەی ئای هەموو نهینەکان ئاشکراکە گەورەترین ئینقلاب کە لە داهاتوو بەسەر حەز بەوە ڕوئەداتن ستەمی ئەی ئایا ستەمی ئەی ئای ئاتوانێ زیرشی دەستکرد ئینقلاب بەسەر حەز بەوە بکاتە لەدا ئەسا ماوەک پێشوە ئەمریکا بڕیاریدا دەستگەی فدرالی ئەمریکا بڕیاریدا دەبی مافی پارێزراو بێتن هەموو کەسێک ئەتوانێت بە یەکسانی بەکاربێنە ئەوستەوە بۆ نمونە سیستمی ئەی ئای لە فڕۆکی بێفرۆکانی بەکاردێتن لە مدەی 100 کیلومتر ئەتوانێت حکمی خۆی بکاتن و ئەوەش بکە نایچە بپێک و بگەڕێتەوە هەم زیانی هەیە هەم سوودی هەیە بۆ منە ئەو ڕێکخراوانە و ئەنجیۆنی کە لە وڵاتان ئیشەکەن ئانەوێ داتاوەگرم بزان ژینگی ئەو وڵاتە چۆنە چی بەسەر دێتن چی بەسەر هاتوان چی بەسەردێ ئەتوانین لە ڕێگەی ئەوستەمەوە شیکنەوەی لە بۆ بکات کەواتە سیستەمی ئەیئای لە بە پێوە راپۆرتن کە بڵاو کەس لە بۆ 2030 زیاتر لە 15 تریلیۆن دلار لە ڕووی ئابووریەوە گەشەی هەیە کە واکات لە هەموو سێکتەرەکان بەکاربێتن ئێستا لە جیهانە باشترین وەسائلە لەو بەڕێبردننی گەشەپێدانی ئابووری ستەمی ئەی ئای بەکاردێت هەم ڕێژەی ڕێژیم مەترسی کەمەکەتەوە هەمیش پارێکی خێرایە پارەی خێرای پێڵێن پێڵێن سەرچاوی سەرچاوی نەوتی سپی پێڵێن نەوتی سپی نەوتی سپی پێرن ئەی ئای بەڵام ئایا حەزب لەو سەردەمە ئەگەر حەزبێکی ڕێکخراوەی بی جەماوەری بیان حەزبێکی کادیری بیان حەزبێکی بزنەوەی خوازی بێت یان چەکداری بێتن چۆن ئەتوانێت فریای ستەمی ئەی ئای بکەویتن ئەگەر لەگەر لەگەر چەقی سیاسی جیهان نەخولێتەوە یان بە داخراوی بمینێتەوە بە پرۆگرامێکی کۆدینگ کە پێڵێن پێگاسۆس نرخەکەی ح میلیۆن دلارە باشترین سەرچاوی هەواڵ و پیاکەت باشترین سەرچاوی زانیاری ئابووریە سیاسیە هەواڵگریە مرۆیە مێژویە لە وڵاتە بەدەستەکەیت ینی باشترین ساڵاتی لەو ئەنجامە دەن کەستمی ئەی ئای تێدایە ئەی حزب چۆن ئیقل چۆن ئینقلاب بەسە حزب ناکرێت لەو کاتە ئەی حزب کاتە ڕۆڵیشی لاوازە بێتن ها زۆر زۆر ڕوو لاواز دەبێتن هەم لە ڕووی دیپلۆماسی هەم لە ڕووی سیاسی و هەم لە ڕووی سەکداری و لە هەموو ڕکوە ڕوو لاوازیە تەنها یەک شلێکوانە حزب ڕۆلی ئەبینێ ئەگەر بتوانێ بمینێ لەگە بازنەی ڕاتانی زلهێز دروستکردنی کێشە لە ناوسەکە هەویش لە ڕێگای هێزری تیرۆ لە ڕێگای هێزری هێزری پەنابەری یاخود لە ڕێگای هێزری پەنابەریە تیرۆرە یاخود لە ڕێگای هێزری ناوشکی ئەو دەبی کردە پەنابەری تیرۆر ئەو لەش فرۆشی ئەو سێ هزرا ئەگەر لە ڕاست هێزرۆ بتوانێتن وڵاتەکەی خۆی بێلێتەوە بتوانێت بەردەوامی هەبێتن لە خەباتی سیاسی ئەگەنا سیستەمی ئای ئای لە داهاتوو ئینقلاب لەسەر هەموو حزبێکەکەات لەسەر هەموو حزبێک بەڕاست ڕاستە تسە پیچە ناتوانێت ناتوانێت بەرینگاری بیتەوە لەبەرەوەی ستەمی زیرەکە هەموو کەسەکە توانی ئیش پێ بکاتە هەموو کەسێک بۆ نمونە قوتابێکی دەرسووی قوتابێکی دەرسووی پەیمانگا لە ماوەی دە سال ئەتوانێت باشترین سیستم دروستکردن خزمەت بە وڵاتاکی بکە خزمەت بە بە شخصی خۆی بکەەوە بشفرۆشیدەوە پارێکی نوێە سامانێکی نوێە وەلا ئینقلابێکی سپی نوێژە بەسەر حزبەوەکەتن لە داهاتوو هەر سپەتێکی خراپ و باش دەبیتن ستەمی ئەی ئای دەخوێنێتەوە ئەزە بۆیە لە ڕووی سیاسی و ئینقلابی سپی لە داهاتوو ستەمی ئەی ئایا زۆر گۆڕانکاری بەسەداتێ زۆری زیرەک بووە و و هەرزانیشە هەم کەس دەستی پێگەتن لە داهاتووکە بەکاربێنرێ ئەیوادارم حەز بە کوردستانەکەن ئەوانەی کە لە کوردستانن لە ڕاستی ڕەتە سەر پیچە بڕک قوارەی بیرکردنەوەیان فراوان بکەن کادرەکانیان تێگەیشت بکەن بازاری سیاسیان خۆی سیاست ئێستا ئێستا بووە بوو بە پارە پەیداکرد بوو بەمانەوە بوو بە بوو بە بوو بە سەرسار سەرشی ژیانکە یعنی ڕخۆشکردنی وڵاتە کە تۆ بەردەوام لە خاڵێک خولایەوەی دی کەس جوێ لێ ڕناگرێتن دنیا بەرەو پێشی چیتونات بەرەو پاش بگەڕێەوە هیوادارم سوود لێ من خوعافیس